هەڵبەتە لە ڕۆژگارێکی وەکەم ڕۆدا کە جەنجاڵی و هەڵپەی بژێوی ژیان هەمومانی سەرقاڵ کردووە لەلایەک و لە لایەکی تریشەوە زۆری کەناڵەکانی ڕاگەیاندن چ ناوخۆیی و چ دەرەکی، هەروا زۆری چاپەمەنیەکان و گۆڤار و بڵاوکراوەکان، ئەمانە هەموو وای کردووە کە کەمتر ئێوەی خۆشەویست بتان پەرژێتە سەر خوێندنەوە، بەتایبەتی کە ماوەیەکە کتێبی باش و بەسوود بڵاوەبنەوە. سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبەرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ڕۆژهەڵاتی ناوەڕاست و ئەفریقا کۆمەڵێک جیهانی ڕوو لە گۆڕان لە ململانیەکانی ڕۆژهەڵاتی ناوەڕاستدا پاڵنەرە سۆزیەکان لە هێزگەلێکەوە هەڵەقڵێن لەوانەی ئەوروپای سەدەی حەفدەهامەچن ئەوەتا دابەشبوونە ئاینی و ئایدۆلۆژیەکان ناوچەکەیان کردووە بە چەندین بەشەوە دیارترین ئەم بەشبوونانەش ململانێی عرب و ئیسرائیلە بەڵام درزەکانی ناو جیهانی ئیسلامیش لە ڕووی تیژیەوە هیچیان کەمتر نییە ئەگەر نەڵین لە ڕووی ڕوونیشەوە. وڵاتە یەکگرتووەکانیش زۆری لە هەوڵە دیپلۆماسیەکانی خۆی لە ناوچەکەدا بۆ سوکردنی گرژیەکانی نێوان عەرەبەکان و ئیسرائیلەکان تەرخان کردووە لەگەڵەوەشدا ئەو تەحەدایانەی لە کەنداودا هەن سەرهەڵدانی ئێرانێکی وسوڵی بۆ نمونە هەڕەشەیەکی ڕاستەوخۆن بۆ سەر ئاسایش و گەشەسەندنی ئەمریکا و ڕەنگیشە لە مەودای دووردا هەڕەشەیەکی مەزنتر بن. سەیر و سەمەرەیی ڕۆڵی ئەمریکاش لە ململانێی عەرەب و ئیسرائیلدا ئەوەیە کە هەوڵەکەی ئیدارەی کلینتۆن لە دوا ساڵی سەرۆکایەتیدا بۆ چارەسەرکردنی ئەو ناکۆکییە بە یەکجار ڕەنگە ناکۆکییەکەی لە قورسەوە کردبێتە زۆر ئاڵۆز. ئیسرائیل هەوڵی بەدەستهێنانی بە ڕەسمیناسینی زەویی میعا دەکا، کە ئەوەش بێرۆکەیەکە پشت بە بانگەشەیەکی تەوراتە بەستێت و کۆتاییەکی ڕەمزی ئەو چەوسانەوەیە کە گەلی جوولەکە بە درێژای دوو هەزار ساڵ بەسەری هاتووە و بە کوشتنی بە کۆمەڵ گەیشتۆتە چڵەپۆپی. لە دیدگای عەرەبەوە ئامانجە ئیسرائیلیەکان لەوە ئەچێ داوایەک بن بە ملدان بۆ دابڕینی شتێک، لە میراتی ژیاری و ئایینی و ناوچەییان. زۆر بە دەگمەن ناکۆکییەک مۆرکێکی وەهای هەبێ یەکلاییەکرێتەوە، لانیکەم لە ساڵی هەڵبژاردنەکانی ئامریکادا، بە شێوەیەکی گشتییش بە شل و کەت بوونی ماددی و دەروونی کۆتایی دێ. ئەگەری ئەوەش کەمە لە ڕێی ڕێکەوتننامەیەکەوە یەکجاری یەکلایی بکرێتەوە، ئەگەرچی هەرەبێ ڕێکەوتننامەیەک بدۆزرێتەوە. ڕوویدا تەحەداکە ئێستا ئەوەیە کە ئایا ئەتوانرێ لە ڕێی دانوستانەوە کڵێشەیەک بۆ پێکەوە ژیان بدۆزرێتەوە یان نمایشکردنی نوێ بۆ هێز ڕووەدات و ئەوەش ڕەنگە ببێتە هۆی هەڵایسانی جەنگێکی هاوشێوەی ئەو جەنگی سی ساڵەی ئەوروپا پێشتر بینیویە. لەم کاتەدا جیهانی ئیسلامی دابەشبوونی تایبەتی بەخۆیەوە ئەبینێ هەندێکیان وەک درێژە کێشانی ململانێیەکی مێژوویی نێوان هەردوو ژیاری نیل و مێزۆپۆتامیا ئەنوێنن لە نێوان ڕژێمگەلێکی عیلمانی توندڕەوی وەک ڕژێمی عێراق و ڕژێمگەلێکی میانڕەوی وەک ڕژێمی میسر لە نێوان ئوسوڵییەکان کە حکوومەتی ئێران زەقترین نموونەیانە و ڕژێمگەلێکی عەلمانی وەک ڕژێمی سووریا، لە نێوان حکوومەتەکان لە شانشینی عەرەبستانی سعوودی و وڵاتانی کەنداودا و ئەو دراوسێیانەیان کە زیاتر وابەستەی نوێگەرایەتین، لە نێوان عەرەب و فارسدا، لە نێوان هەر دوو مەزهەبەکەی ئیسلامدا، سوننە و شیعە. لە ماوەی دواهەمین سی ساڵدا کۆمەڵێک جەنگ لە نێوان وڵاتانی ئیسلامیدا ڕوویدا، زۆرتریر و خوێناویتر لەوانەی لە نێوان ئیسرائیل و جیهانی ئیسلامیدا ڕوویانداوە، هەریەک لەو ناکۆکیە ئیسلامیە ناوخۆییانە بە چەند گۆڕانکاری و گرژییەکی ناوخۆیی جیاکرێنەوە. ئێرانی ئوسوڵی ناوە ناوە ئەبێتە شمشێرێکی ڕاگیراو لەسەر ملی سعودیە و وڵاتانی کەنداو، تەنانەت لەو کاتانەشدا کە ترسی ئەو وڵاتانە هێندە گەورەیە ناتوانن ڕایبگەیەنن. لەولاشەوە ئێران هەست بە هەڕەشە ئەکا لەلایەنی عێراقی عیلمانیەوە و، لەلایەن ئوسوڵیەتی تاڵیبانەوە لە ئەفغانستان کە لە ئوسوڵیەتی ئێران دەمارگیرترە و لە باکوورەوە هەڕەشە لە ئێرانەکات و لەوەش زیاتر لە ڕۆژهەڵاتەوە و لە ڕێی پاکستانەوە لە ڕۆژاواشەوە هاوسنووری تورکایە کە خاوەنی مەزنترین هێزی سەربازیە لە ناوچەکەدا و هاوپەیمانانی ڕۆژاوا و دۆستی ئیسرائیلە و بۆ هێزە ڕکابەرەکان گرنگە بەهۆی ئەو پێگە جوگرافیەی هەیەتی و ناتوانرێ خافڵ بکرێ. لەم دەریای گرژیانەدا وڵاتە یەکگرتووەکان هەوڵی ئەوە ئەدا ڕێگای بێوەی بگرێتە بەر تەنها بڕێکی کەمیش لە ئامرازە کلاسیکیەکانی دەریاوانی ئەتوانێ بەکاربێنێ چونکە کێشەکانی ناوچەکە پەیوەندیان بە دیموکراسیەوە نییە لەبەرەوەی تەنها یەک دەوڵەتیش نییە بێجگە لە ئیسرائیل سیستەمێکی دیموکراتی هەبێ، ئەوەشە ئامریکا ناچارەکا لەسەر بناخەی پەرژەوەندی ئەمنی هاوبەش هاوکاری هەندێک وڵات بکا، لە ڕاستیشدا کۆمەڵگا پیشەسازیە پێشکەوتووەکان ناتوانن ڕێگا بدەن بە بڕینی نەوتی کەنداو لێیان. یان بەوە قایل بن کەنداو بکەوێتە ژە ڕکێفی وڵاتێک یان چەند وڵاتێکی دوژمنانیانەوە. بێگومان چەمکی دوژمنکاری هێندەی ناجیگیری خودی ناوچەکە ناجیگیرە. هەتا کۆتایی هەفتەکان ئێران چەقی قورسایی سیاسەتی ئەمنی ئەمریکا بوو لە کەنداودا بەڵام بەهۆی شۆڕشێکی ناوخۆییەوە کە وڵاتەیە گرتوەکان نەیتوانی ڕێ لێ بگرێ و نەیتوانی کۆنترۆڵی بکا ئەو وڵاتەی کرد بە هەڕەشەی سەرەکی بۆ سەر ئاسایشی ناوچەکە. ئەوەش کە ئەرکی پاراستنی بەرژەوەندەکانی ڕۆژاوای لە کەنداودا ئاڵۆزتر کرد ئەوە بوو کە عێراق دووهەمین وڵاتی گەورەی ناوچەکە دوای کۆتایی هاتنی جەنگەکەی لەگەڵ ئێراندا ساڵی 1970 گۆڕا بە وڵاتێکی دوژمن بەم شێوەیەش ئەبێ ئاسایشی کەندا و لەو هەلومەرجە قوتار بکرێ کە تیایدا بەهێزترین دوو دەوڵەت ڕووبەڕووی ئەوانە ئەبنەوە کە لاوازتر و ناجێگیرترن ئەوەش ئەرکێکە ئێرەیی پێنامرێ. ململانێی عەرەب و ئیسرائیل لە ساڵی دوو هەزار دا جیهان بە ڕادەیەک ڕاهات لەسەر بیستنی دەستەواژەی ئاشتی لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا کە مێژووی دژوار و تاڵی بەر لەو پرۆسەیە نیمچە لە بیرچوونەوەیەک لە بیرچووەوە لە هەلومەرجێکدا کە تەمای داواکردنی زەمینی کۆنی باو باپیران بە گشت بەرەنگاری ئەو خەڵکانەدا چێتەوە کە لە سەردەمی میانەدا لەوێ ژیاون. لەو هەلومەرجەدا دۆزینەوەی بناخەیەکی هاوبەش بۆ دایەلۆگ ئەستەمە و پەنا ئەبرێتە بەر پێچ و پەناکردن لەگەڵ هەر هەوڵێکدا بۆ دەستکاریکردنی بیروباوەڕەکانی باوباپیران. دانوستانەکانی عەرەب و ئیسرائیل پێویستییان بە سازاندن هەیە سەبارەت بە کێشە ناوچەیی و ستراتیژیەکان، واتە کەرەسەی دیپلۆماسیەت و مەسەلەکانی ئایدۆڵۆژیا و ئایین و شەرعیەت، واتە کەرەسەی لاهوت. وڵاتە عەرەبیەکان بەرامبەر بە ددان پێدانانی مافی ئیسرائیلیەکان لە مانەوەدا، کە ئەمە شتێکە ئەکرێ هەڵبوەشێتەوە، داوایان لێکەن واز لە خاکە داگیرکراوەکان بهێنن، کە ئەمەیان شتێکی بەرجەستەیە. پەسەندکردنی بوونی ڕەوای هەموو لایەنەکانیش کە سەرەنجامی گوماناوی دیپلۆماسیەتی ئاشتیکارانەی عەرەب ئیسرائیلە، هاوشانی خاڵی دەستپێکی هەموو دانوستانەکانە. ئەوان چەمکەکانی دیموکراسیی ئازادبووی سەدەی بیستەم پەیڕەوەکەن. بەڵام عەرەبەکان و بەتایبەتیش فەلەستینییەکان، ئیسرائیل بە دەوڵەتێکی ناوازە دانێن لەسەر خاکی پیرۆزی عەرەبدا، ڕەنگە بە چارەسەرێک قایل بن، کە پەیوەندی بە خاکەوە هەبێت بەو پێیەی شتێکی تر ناکرێت بەڵام مامەڵەیان لەگەڵ کێشەکەدا وەک ملکەچکردنی فەرەنسەوە هەیە بۆ ئەڵمانیا کە هەردوو ناوچەی ئەلزاس و لۆرینی لە ساڵی 1970دا خستە سەرخاچی خۆی واتە قایلە بن وەک پێداویستیەک و لەگەڵیدا سوورن لەسەر چاوەڕێکردنی دەرفەتێک بۆ گێڕانەوەی ئەوەی لە دەستیان داوە. بۆ ئەوەی بە ئینسافیش بین، گوتاری ئایینی بەشێکە لە گوتاری ئیسرائیلیش، بۆ نموونە لەوەدا کە پەیوەندیی بە دابەشکردنی قودسەوە هەیە. لەوەتەی دامەزراندنی دەوڵەتی جوولەکەوە، جیاوازیی لە دیدگادا باڵی بەسەر دانوستانەکانی عارەب و ئیسرائیلدا کێشاوە. کاتێک لە ساڵی هەزار و نۆ سەد و چل و هەشت دا بە پێی پلانێکی ساڵی پێشتری نەتەوە یەکگرتووەکان کە ئیخواست ئینتیدابی بریتانیا لە فەلەستین بکات بە دوو بەشەوە دەوڵەتی ئیسرائیل دامەزرا. دراوسێ عەرەبەکان بە پەلاماردانی وڵاتە تازە لە دایک بووەکە وەڵامیان دایەوە. ئیسرائیل لەو جەنگەدا سەرکەوت و بە داگیرکردنی بیابانی نەقەب کە کەسی لێ نەئەژیا، توانی ئەو خاکانەی بۆی تەرخانکرابوون بکات بە دوو ئەوەندە. کوشتارەکە بە ئاگربەست ڕاگیرا نەک بە ڕێکەوتنامەی ئاشتی. بەڵام وڵاتانی عەرەبی ددانیان بە ئیسرائیلدا نەنا و دەستیان کرد بە جێبەجێکردنی گەمارۆی ئابووری و ئەنجامدانی کردەی گیانبەختکاری لێر و لەوێ. حەوت ساڵ تێپەڕی پێشەوەی دەست بە هەوڵی دەستپێکردنەوەی دانوستان بکرێ. یەکەمین ئەو هەوڵانە لە ژێر چاودێری بریتانیادا بوو لە ساڵانی 1954 و 1955 دا لەگەڵ جەمال عەبدولناسری سەرۆکی میسر، ناسر داوای کرد ئیسرائیل بکشێتەوە سنووری ساڵی 1948، هەموو ئاوارە فەلەستینەکان بگەڕێنەوە شوێن و ڕێی خۆیان بەرامبەر بە ددان پێدانانی دەوڵەتی جوولەکە لەلایەن میسرەوە. هەرچەندە ناسر لەوەدا هەڵوێستی ڕوون نەبوو، ئەیویست ئیسرائیل دەستبەرداری نیوەی ئەو زەویانە بێت کە داگیری کردبوون، بە زۆرتر کردنی ژمارەی فەلەستینییەکانیش لە ڕێی گێڕانەوەی ئاوارەکانەوە خۆی بخاتە مەترسییەوە بەرامبەر ئەوەی ددانی پێدا بنرێ، ئەمەش خاڵێکە دیپلۆماسیەتی هەر وڵاتێکی تر لێوەی دەست پێ ئەکا نەک کۆتایی پێ بێ. ئەم ڕاکێش ڕاکێشە تا بیست ساڵی دوایەوەش بەردەوام بوو. لە ساڵی 1967 دا عەبدولناسر بە گەمار و خستنە سەر بەندەری ئیلاتی ئیسرائیلی کە تاکە دەروازەی ئیسرائیلە بۆ سەر دەریای سوور و، هەروەها بە ناچارکردنی نەتەوە یەکگرتووەکان کە لە پاش قەیرانی کەناڵی سوێسی ساڵی 1956 ەوە کەوتبووە نێوان میسر و ئیسرائیل بە پاشەکشە جەنگی هەڵایسان. پاش سەرکەوتنی ئیسرائیلیش جارێکی تر بە دەست بەسەردا گرتنی سینا و کەناری ڕۆژاوای ڕووباری ئوردون و بەرزاییەکانی جۆلان ئەو خاکانەی داگیری کردبوون بوون بە دوو هێندە. دوای ئەو شکستە سەرانسەرییە، وڵاتانی عەرەب وردە وردە ڕوویان کردە دانوستان لەبارەی سنووری ساڵی هەزار و نۆ سەد و شەست و حەوت ەوە، کە پێش دۆڕاندنی جەنگەکە نکوڵیان لێکرد بەڵام لەبەر چاوگرتنی ئەوەی ددانیان لە ئیسرائیلدا نەدەنا قایل نەدەبوون ڕاستەوخۆ دانوستانی لەگەڵ بکەن. گەرچی لە ڕێی نێوەندەوە و بەر لە هەمووانیش وڵاتی یەکگرتوەکان پەیوەندیان پێوە کرد. لە ساڵی 1970دا جەنج غفران واتە تۆبەکاری هەڵایسا. کاتێک سوریا و میسر هێرشیان کردە سەر ئیسرائیل لە ڕۆژێکدا کە بۆ ئەو ڕۆژێکی پیرۆز بوو. ئیسرائیل لەو جەنگەشدا سەرکەوتنی بەدەست هێنا، ئەگەرچی سەرکەوتنەکەی یەکلاییکەرەوە نەبوو لە چاو ئەوانەی پێشتردا و زیاتریشی تێچوو. وڵاتە یەکگرتووەکان ئەو شکۆمەندییەی خۆی بەکارهێنا کە لە کاتی جەنگدا سەپاندبووی و سەرپەرشتی سێ ڕێککەوتنی کرد لە نێوان لایەنە بەشەڕهاتووەکاندا، دوان لە نێوان ئیسرائیل و میسردا و یەکێک لە نێوان ئیسرائیل و سووریا. ئەو لە ئەنجامی ئەو ڕێککەوتنانەشدا هێڵی جیاکەرەوە لە نێوان هێزە سەربازییەکانی لایەنە بەشەڕهاتووەکان دامەزرا و مەترسیی بەرپاکردنی هێرشی کوتوپڕی کەمکرایەوە. ڕێککەوتننامەی دووهەمی سینا چەند بەندێکی سیاسی تێدا بوو کە ناوەرۆکی ئاشتیخوازانەیان هەبوو. بەڵام پابەندبوون بە ددان پێدانەنان هێندە بەهێز بوو کە دانوستنانەکان بە تەواوی لە ڕێی نێوەندێکی ئەمریکیەوە بەڕێواچوون. دوولایەنەکەش بە هیچ شێوەیەک بە یەک نەئەگەیشتن تەنها لەسەر ئاستی سەربازی نەبێت و دوای تەوابوونی دانوستانەکان بە مەبەستی ئیمزاکردنی باڵگەنامە سەرەکیەکان. تەنها ڕێکەوتن نامەی دووهەمی سیناش ئیمزای سەرکردە سیاسیەکانی پێوە بوو. ئەنوەر ساداتی سەرۆکی میسر بە سەردانی بۆ قودس لە ساڵی 1970 دا هەنگناوێکی یەکلایی کەرەوەی هەڵگرت تاکە سەرۆکی عەربیش بوو کە ئەو کاتە هەستی بەوە کرد تەحەدای ئاشتی بۆ ئیسرائیلەکان زیاتر مەسلەیەکی دەرونیە چونکە بە پێی ئەوەی بە درێژایی مێژوویان لەلایەن دراوسێکانیانەوە وەک گیتۆ نکوڵی لە بوونیان کراوە بۆیە ئامادە بوون نرخێکی گران بدەن بەرامبەر بە بەدەستهێنانی ددان پێدانانێک و ڕێکەوتنێکی دیپلۆماسی. پەیمان نامەی ئاشتی نێوان میسر و ئیسرائیل کە لە ڕێی سەرۆک جێمی کارتەرەوە لە کۆبوونەوەی لوتکەی کامپ دەیڤدی یەکەمی ساڵی هەفتاهشتدا سادات و مەناحیم بێگنی لە نێوان هێزە چەکدارەکانی هەردوو وڵاتدا باڵوێزی میسر لە ئیسرائیل کارێکی ئەوتۆی نەبوو بیکە چۆنکە بازرگانی لە بنەڕەتدا نەبوو بەڵام مەرجە سەربازیەکانی ڕێکەوتە نامەکە بەڕادەیەکی زۆر ئاساییشی ئیسرائیلیان تۆکمە کرد لە بەرامبەر کشانەوەیدا یەکەمین ڕێکەوتن بوو بەهۆی پچڕ کردنەوەی پەیوەندی ئیسرائیل بە وڵاتێکی عەرەبییەوە لەگەڵ شانشینی ئوردنی هاشمیدا بوو، ئەوەش چونکە هەردووکیان بەرژەوەندی هاوبەشیان لەوەدا هەیە نەهێڵن قەوارەی فەلەستینی پاش ڕێکەوتننامەی ئۆسڵۆی ساڵی 1993 هەڕەشە لە مانەوەی ئوردون بکا. پاشئەوەی دانوستانەکانی عەرەب و ئیسرائیل بوون بە کێشەی فەلەستین، چەمکی جیاجیا بۆ ئاشتیی هاتنە ئاراوە، وەک تەگەرەیەک کە بەزاندنی مەحاڵ بوو. ئەوەتا لە کەناری ڕۆژاوا ئەبێت عەرەبەکان و ئیسرائیلییەکان لە پشتوێنەیەکی پەنجا میلیدا لەو خاکانەدا کە ئەکەونە نێوان ڕووباری ئوردون و دەریاوە پێکەوە هەڵکەن، پانتاییەکی مادی نییە بۆ دامەزراندنی ناوچەیەکی دابڕ، بەڵکو وەک دەرکەوت پانتاییەکی دەروونی نییە ڕێ بۆ یەکلاییکردنەوەیەکی ڕاستەقینە خۆش بکا. چەند لە مێژە خەونی کۆترە ئیسرائیلییەکان ئەوەیە لەگەڵ نەوسنی عەرەبدا پێکەوە هەڵکەن وەک، بەلژیک و هۆڵەند بۆ نموونە، بەڵام زۆربەی عەرەبەکان و بەتایبەتیش فەلەستینیەکان ئاشتی بە رێکەوتن نازانن، بەڵکو بە ملدان بۆ واقعێک کە ناتوانن بیگۆڕن، بەوەش چەمکی ئیسرائیل بۆ ئاشتی لە میانەی دانوستانەکانیدا لەگەڵ فەلەستینیەکان، وەک سەرابێک وەهایە لەگەڵ مرۆڤ لێی نزیگەبێتەوە ئەبێت بە هەڵم. دوای ئەو تەنازولانەش کە ئێهود بارا کردی و کە هیچ سەرۆک و وەزیرێکی پێشتر نەیکردبوو هەمووشیانم لە بن گۆریانەوە ناسیوە. یاسر عەرەفات سەیری کرد مەحاڵە بەو پێشنیارەی ئیسرائیل قاییت بێ بە بێ ڕق هەستانی گەلەکەی. تەگەرەیەکی تریش هەبوو بریتیە لە پێداگرتنی ئیسرائیل لەسەر ئەوەی لایەنی فەلەستینی دوای بەدەستهێنانی زەوییە پێشنیارکراوەکان داواکاری تر پێشکەش نەکات، بەڵام چەندە پێشنیارەکان لای ئیسرائیلی و ئەمریکییەکان مەعقول بوون، عەرەفات نەچووە ژێر باری قایلبوون پێیان. ڕەنگە ئامادە بووایە هەندێکیانی بۆ ماوەیەکی دیاریکراو دوابخستایە، بەڵام ئامادە نەبوو دەستبەرداری هەموویان بووایە و بۆ هەتا هەتایە. ئاشتی لە نێوان میسر و ئیسرائیلدا بەوە هاتە دی کە سادات هەستی کرد بەبێ ڕاییکردنی پێداویستی دەروونی ئیسرائیل بە بە ڕەسمیناسینی ناتوانرێ ئاسایشی سنووری نێودەوڵەتی میسر بپارێزرێ. دیپلۆماسیەت لەگەڵ سووریاشدا کۆتایی نەهاتووە تەنانەت پاش ئاماژەدانیش بە سووریا کە ئیسرائیل ئامادەیە بۆندێکی لەگەڵدا ببەستێ وەک ئەو بۆندەی لەگەڵ میسردا بەستویەتی واتە گەڕاندنەوەی بەرزایەکانی جۆلان. هەوڵەکە بۆیە شکستی هێنا چونکە لە لایەکەوە حافز ئەسەدی سەرۆکی کۆچکردووی سووریا ئەیویست بارودۆخی ناوخۆ لە پێشدا ڕێک بخاتەوە. لەلایەکی تریشەوە چونکە سوریا بەردەوام بوو لەسەر ناساندنی خۆی وەک ووتەبێژی ڕەسمی بەناوی نەتەوە گەرایەتی عەرەب و دواتریش بەناوی فەلەستینەکانەوە پاش کۆچی دواییشی بە شاری کوڕی کە لە دەسەڵاتدا جێگەی گرتەوە یەکانگیری ناوخۆی خستە پێش دانوستانکردن لەگەڵ ئیسرائیلدا. دانوستانەکانی فەلەستین و ئیسرائیل چەند کۆسپێکیان لە بەردەمدا یە کە بوێنن، چونکە سنوورەکانی ئیسرائیلی ساڵی 1967 لەگەڵ میسر و سووریا و ئوردون لە جەوهەردا ئاوێنەی ئەو سنوورەن کە لەسەر ئاستی نێودەوڵەتی ددانی پێدانراوە بۆ ئینتیدابی بەریتانی لەسەر فەلەستین، بەڵام هێڵی دابڕی کەناری ڕۆژاوا پشتی بە ڕاگرتنی ساربازی ئاگربەست بەستووە. پاش گەیشتنە هەر ڕێکەوتننامەیەکیشە بێ هەردوو گەلەکە بەردەوام بن لەسەر پێکەوە ژیانی ڕۆژانە لە ڕووبەڕێکی زۆر بەرتەسکدا. ئیسرائیل، و کۆمەڵێک وڵاتی خاوەن سەروەری مامەڵەی لەگەڵ دراوسێ عەرەبەکانیدا کرد کە وەک داوای زەویەکانیان ئەکرد، ئەو داواکاریەیان گرێ نەدەدایەوە بە وێرانکردنی دەوڵەتی جولەکەوە. بەڵام دانوستانەکان لەگەڵ ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستیندا شەریکێکی دەهێنایە ناو کایەکەوە، کە هەتا ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت یش دەقێک لە پەیمانەکەیدا هەبوو سەبارەت بە نەمانی دەوڵەتی جوولەکە لەو کاتەشەوە لە پرۆپاگەندەکانیدا بەردەوام جەخت لەسەر ئەو ئامانجە کاتەوە. سەرەڕای ئەو کۆسپانە ئەوەتا ئیسرائیل و ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستین لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و سێ دا لە ئۆسلۆ گەیشتنە ڕێککەوتنێکی کاتی بە مەبەستی دانانی بناخەیەک بۆ ڕێکەوتننامەیەکی یەکجارەکی. هەریەک لە سەرۆک عەرەفات و ئیسحاق ڕابینی سەرۆک وەزیران سەرکەوتنیان پێ باشتر بوو، بەڵام ڕێکەوتننامەکەی ئۆسلۆشیان ئیمزا کرد، چونکە ڕێگایەکی تریان لەبەردەمدا نەبوو، لەبەرئەوەی ئیسرائیل زۆر لەوە بەهێزتر بوو لە ڕووی سەربازییەوە ببەزێنرێ، ڕێکخراوی ڕزگاریخوازیش کۆمەکێکی نێودەوڵەتی وەها کرا کە نەیەهێشت لە ڕووی سیاسییەوە شکست بهێنێ. هیچ وڵاتێکی بێگانەی خاوەن هێز ئامادە نەبوو چەک بۆ ئەوە دابین بکا کە عەرەبەکان هێرشی پێ بکەنە سەر ئیسرائیل. یان ئامادە نەبوو پشتیوانی لە سیاسەتی بەگژاچوونەوەی دیپلۆماسی بکا. هیچ وڵاتێکی عەرەبیش بایی ئەوەندەی هێز نەبوو بە تەنها جەنگ لەگەڵ ئیسرائیلدا دەست پێ بکات و ئەوەندە بەرگە بگرێ تا لایەنێکی دەرەکی دەماریە جوڵێ بۆ هاتنە ناوەوە. لە بەرامبەردا ئیسرائیل ئەوەندە پشت بەستوو بوو بە کۆمەکی ئامریکا کە نەیەتوانی بەرگەی دابڕانێکی ئەخلاقی و سیاسی بگرێ بەهۆی نمایشکردنی هێزەوە. ئازیزانم لە ماوەی ڕابردووە بەشی یەکەممان لە ئاڵلقەی 25 لە کتێبی هەنریکی سنگەر پێشکەشکردن کە تایبەتە بە پەیوەندەکانی عرب و ئیسرائیل تا بەشی دووەم لەم باسە و لەم کتێبە شادی و بەختیاری هەموو لایەکتانمان داوایە.